وَیَوْمَئِذٍ یَفْرَحُ الْمُؤْمِنُونَ. لە ماوەی چەند ساڵێکا سەرەنجامی کار لەمەو پێشیش بۆ خوا بووە و لەمەو پاشیش هەر بۆ ئەوە واتە فارس زاڵ بێ یا ڕۆم زاڵ بێ سەرەنجامی کار هەر بۆ خوا خۆیەتی جا ئەو ڕۆژە کە ڕۆمیەکان زاڵ ئەبن بەسەر فارسەکانا موسوڵمانان شادمان ئەبن ئایا ئەم خەڵکە بیریان نەکردۆتەوە لە خودی خۆیان تا بزانن خوا ئاسمانەکان و زەوی و ئەوەی لە نێوانیانا هەیە بۆ حیکمەتێک و بۆ ماوەیەکی دیاری کراو نەبێت دروستی نەکردووە؟ بەڕاستی بەشی زۆری خەڵک ئینکاری ڕۆژی قیامەت و گەیشتن بە حزوری خوا ئەکەن کە لەو ڕۆژەدا پاداشتی چاکە و سزای خراپەی هەموو کەسێک ئەداتەوە. ئایا ئەمانە بە زەوییان نەگەڕاون تا سەیر بکەن سەرەنجامی ئەوانە چۆن بووە کە پێش ئەمان بوون؟ ئەوان لەمان بەهێزتر بوون و زەوییان هەڵگێڕایەوە بۆ تۆوتیاکردن و دار و درەخت تیا ناشتن و ئاوەدانیان کردەوە و شار و لادێیان تیا دروست کرد زیاتر لەوەی ئەمانەی ئێستا کردوویانە و پێغەمبەرانی ئێمە بە موعجیزەی ئاشکرا و دیارەوە هاتنە سەریان. لە ناو ئەوانەیشا کە دایان نابوون بە هاوبەشی خوا هیچ کەسانێکیان نەبوو تکایان بۆ بکەن و ڕزگاریان کەن لەو ڕۆژە ڕەشەی تێی کەوتبوون و ئینکاری ئەوانەیان ئەکرد کە بە هاوبەشی خوایان دانابوون و ئەیانزانی دەسەڵاتی هیچیان نییە و شتێکیان لە دەست نایەت. وَیَوْمَ تَقُومُ السَّاعَةُ یَوْمَئِذٍ یَتَفَرَّقُونَ وکذلک تخرجون. خوا ئەو خوایە زیندوو دەرەکا لە مردوو، مردوو دەرەکا لە زیندوو، زەوی ئەژیێنێتەوە پاش مردنی و ئێوەش هەر بەو جۆرە لە گۆڕ دەرەکرێن و زیندووەکرێنەوە. یەکێکی تر لە نیشانەکانی توانایی خوا ئەوەیە هاوجووتی بۆ دروست کردوون لە جۆری خۆتان، پیاو بۆ ئافرەت و ئافرەت بۆ پیاو، بۆ ئەوەی دڵتان لەگەڵیان ئارام بگرێ و حەزیان لێ بکەن و خۆشەویستی و ڕەحمی لە نێوانتانا دروست کردووە، نێرومێ یەکتریان خۆشەوێ، ئەمەی کە خوا کردوویە چەندین نیشانەی گەورەی و توانایی خوای تیایە بۆ هەر کۆمەڵە ئادەمیزادێک کە بیر لە شت بکەنەوە. یەکێکی تر لە نیشانەکانی گەورەیی خوا ئەوەیە کە بروسکەی هەورتان پیشانەدا تا لەوە بترسن کە بروسکەکە لێتان بدا و بتانکوژێ و ئاگر بە ماڵ و باخ و باخات و دەغڵودانتانەوە بنێ و تەماعی ئەوەیشتان بخاتە بەر کە باران ببارێ و کشتوکاڵتان ئاو بخواتەوە لێی. خوا لە ئاسمانەوە ئاوی باران دائەبارێنێ زەوی پێ زیندووەکاتەوە پاش وشک بوونەوە و مردنی. ئەمەیش چەندین نیشانەی تیایە بۆ کەسانێ کە عەقڵیان ببێ و بفەمن. وهو العزیز الحکیم. خوا ئەو خوایە دەس ئەکا بە دروست کردنی مەخلوقات لە نەبوونەوە جا لە پاش مردنیان زیندوویان ئەکاتەوە و ئەم دروست کردنەوەیە ئاسان ترە بۆی بە ئیعتیباری عەقڵی چونکە ئەوەڵ جار هیچ لە کارا نەبووە کە دروستی کردوون بەڵام دووەم جار خۆ هیچ نەبێ لاشە ڕزیوە بە خۆڵ بۆکەیان لە بەردەستایە شان و شەوکەتی بەرز لە ئاسمانەکان و لە زەویدا هەر بۆ خوایە و خوا زاڵ و توانا و بەهێزە و خاوەن حیکمەتە لە هەر کارێکا کە ئەیکا. ضرب لكم مثلا من أنفسكم خوا نموونەیەکتان هەر لە خودی خۆتانا بۆ دێنێتەوە، ئەو بەندە و کەنیزەکانەی هەتانن، کەسیان هاوبەشتانن لەو ڕزق و ڕۆزی و نان و نیعمەتەدا کە ئێمە پێمان داون، تا یەکسان و چوون یەک بن لەگەڵیان لەو ڕزق و ڕۆزیەدا و لێیان بترسن کە تەسەڕوفی تیا بکەن وەک ئێوەی ئازاد لەناو خۆتانا لە یەکتری ئەترسن؟ مادام ئێوە و بەندە و کەنیزەکەکانتان نابن بە شەریکە بەش لەو ڕۆزیەدا کە خوا پێی بەخشیوون، ئیتر چۆن ئەو بتانە کە دار و بەردێکی تاشراون ئێوە خۆتان دروستتان کردوون ببن بە هاوبەشی خوایەتی خوا؟ ئێمە ئا بەم جۆرە بەڵگەی خوایەتی و بێ شەریکی خوا ڕوونەکەینەوە بۆ ئەو کەسانەی ئەفامن و لە شت تێئەگەن. ئەی محمد ڕووی خۆت ڕاست بگرە بەرەو ئایین لەگەڵ شوێنکەوتوەکانتا حاڵتان وابێ بگەڕێنەوە بۆ لای خوداو لە خودا بترسن و نوێژەکانتان بکەن و لە گرۆهی کافرە هاوبەش بۆ خوا دانەرەکان مەبن. من الذين فرقوا دينهم وكانوا شيعا ئەم خەڵکە ئەگەر تووشی زیانێک بوون لە خوا ئەپاڕێنەوە و ئەگەڕێنەوە بۆ لای و کە پاشان ڕەحمەتێکیان لە خواوە بۆ هات و خوا ڕەحمێکی پێ چەشتن لە جیاتی ئەوەی سوپاسی بکەن ئەبینین کۆمەڵێکیان هاوبەش بۆ خوای خۆیان دانێن. لیەکفوڕوو بما ئاتەیناهم فەتەمەتتەعوو ئایا نازانن خوای گەورە ڕۆزی گوشا دەکات بۆ هەر کەسێ خۆی خواستی لێ بێ و تەنگی ئەکاتەوە لەسەر هەر کەسێ خۆی خواستی لەسەر بێ؟ بەڕاستی لەمەدا چەندین نیشانەی گەورەی خوا هەیە بۆ کەسانێ باوەڕیان بە خوا هەبێ. فآت ذا القربی حقه والمسکین وابن السبیل ئەو پارە و ماڵەی ئەیدەن بە خەڵک بە قەرز بۆ ئەوەی زیاد بکا و لە پارەی ئەوانی بێتە سەر، ئەوە لای خوا زیاد ناکا، واتە پارە بە قەرز بدەن بە خەڵک بۆ ئەوە نا خەڵکەکە پاشان بە زیادەوە بتاندەنەوە بەڵکو بۆ ئەوە خوا بۆتان زیاد بکا و بە دەقات چاکەتان بۆ بنووسێ، هەر زەکاتێکی ماڵیش لە ڕێگای خودادا بیدەن بە موستەحەقان، ئەو کەسانەی زەکاتی وا ئەدەن ئەوانەن ماڵی خۆیان لە ڕێگای شەرعیەوە چەندین ئەوەندە لێ ئەکەن. خوا ئەو خوایە دروستی کردوون و ئەنجا ڕزق و ڕۆزی داونێ و پاشان ئەتان مرێنێ و پاش تریش زیندووتان ئەکاتەوە هیچ کام لەو هاوبەشانەتان کە بۆ خواتان داناون کارێ لەم کارانە ئەکا؟ خوا پاک و بێگەردە و خاوێنە لەوم هاوبەشانەی بۆ ئەویان داناون. خراپە لە زەوی و لە دەریادا دیاری داوە بەهۆی ئەو شتانەوە کە دەستی ئادەمیزاد ئەیانکا بۆ ئەوەی خوا سزای هەندێ لەم کردەوانەی ئەم خەڵکە کردویانە بچێژێ پێیان بەڵکو پەشیمان ببنەوە و لەو کارانە پاشگەز ببنەوە. قل سیرو فی الارض فانظرو کیف بەم هاوبەش بۆ خوا دانەرانە بڵێ، بگەڕێن بە زەویدا و بزانن ئەنجامی ئەوانە چۆن بوو کە بەر لە ئێوە هەبوون و بەشی زۆریان هاوبەشیان بۆ خوا دانا، بزانن خوا لە تۆڵەی ئەو هاوبەش بۆ دانانیانە بە چ دەردێکی بردن. فأقم وجهك للدين القيم من قبل أن يأتي يوم لا مرد له من الله یومئذ یصدعون. دەی سا ڕووی خۆت ڕاست ڕابگرە بۆ ئاینی ڕاست بەر لەوەی ڕۆژێکی وەها لە لای خواوە بێت کە گەڕانەوەی بۆ نیە لەو ڕۆژەدا ئەو خەڵکە بڵاوەی لێکەن موسڵمانان بۆ بەهەشت و کافران بۆ دۆزەخ. بەڕاستی ئێمە پێش تۆیش پێغەمبەرانمان ناردووە بۆ لای قەومەکانی خۆیان و ئەو پێغەمبەرانە بەڵگە و موعجیزەیان هێنا بۆیان کەوا پێغەمبەری خوان، کەچی باوەڕیان پێنەکردن، ئێمەیش تۆڵەمان سەندەوە لەوانەی تاوانیان کردبوو، بەڕاستی حەق بوو بەسەرمانەوە یارمەتی ئەوانە بدەین کە ئیمانیان هەبوو. خوا ئەو خوایە بای وەشت هەڵکاو ئەینێرێ ئەویش هەور هەڵکاو بە ڕووی ئاسمانا بڵاوی ئەکاتەوە و هەر چۆن خۆی مەیلی لێ بێ پەڵە پەڵەی ئەکا جا ئەبینی باران لە نێوان هەورەکەوە دێتە دەر و دا ئەبارێتە خوار جا کاتێ ئەو بارانە کەسانێ بگرێتەوە لە بەندەکانی خوا کە خۆی مەیلی لەسەر بێ پێی شادمان و کەیف خۆش ئەبن. جا بڕوانە بۆنی شانەو قازانجی ڕەحمەتی خوا چۆن زەوی بەو بارانە زیندوو ئەکاتەوە پاش وشک بوونەوە و مردنی بەڕاستی ئەو خوایە کەوا زەوی بەو جۆرە زیندوو ئەکاتەوە ئەو خوایە کە مردووان زیندوو ئەکاتەوە و ئەو خوایە دەسەڵاتی بەسەر هەموو شتێکا ئەشکێ. لە پاش ئەو با هەڵکردن و ناردنی هەورە، هەورەکە بە زەردی ببینن کە هەوری زەرد نیشانەی ئەوەیە بارانی پێوە نیە، دەس ئەکەن بە کوفر کردن و هەر کوفر ئەکەن چونکە خۆیان بە نائومێد ئەبینن لە جیاتی ئەوەی سەبر بکەن و خۆڕاگر بن و متمانەیان بە ڕەحمەتی خوا ببێ کە ئەگەر ئەمڕۆش نەبارێ ڕۆژێکی تر ئەبارێ. وهو العلیم القدیر. خوا ئەو خوایە لە پێشا بە لاوازی و هیچ لە دەست نەهاتوویی دروستی کردوون و پاش ئەو لاوازی و بێ هێزیە هێزی دانێ و پاشان لە پاش بە هێزیەکەتان بێ هێزی و پیری بۆ هێنان ئەو مەیلی بە چی بێ ئەوە دروسەکا ئەو بە هەموو شتێ ئەزانێ و ئەتوانێ هەموو شتێ بکا أنتم إلا مبطلون بەڕاستی ئێمە لە هەموو جۆرە پەند و ئامۆژگارییەکمان لەم قورئانەدا هێناوەتەوە بۆ ئەوەی بیربکەنەوە بەڵام سوودی نەبوو بۆیان ئێستەیش ئەگەر تۆ ئایەتێ لە ئایەتەکانی قورئانیان بۆ بهێنیتەوە بێگومان کافرەکان ئەڵێن ئێوە لە بەتاڵگۆ و هەرزەوێش زیاتر نین. کەواتە سەبرت ببێ و دان بەخۆتا بگرە ئەو گفتەی خوا داویە ڕاستە و دێتە دی و با بێباوەڕان بە بێباوەڕی خۆیان کارێکت لێ نەکەن خۆت قورس نەگری و بکەویتە دوودڵیەوە. لە عائیشەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم فەرموویەتی، ئەو قورئان خوێنەی کە بە ڕەوانی قورئانی لەبەرو ڕەفتاری پێدەکات ئەوا لە ڕیزی فریشتە بێگوناهەکاندایە